براکانم ئامۆژگاریم بۆ هەردوو تەڕەف ئەوەی کە ئەمڕۆ کورسی بەدەستە و ئەوەش کە شەڕ دەکا بۆی کورسی لەو بستێنێ و خۆی بچێتە شوێنی نیەتتان خاڵص کەن بۆ خوا شەڕی ئاگر مەکەن ئەوەی کە هەدەفەکە بەس کورسیە نەک خزمەتکردنی ئەو میلەتەیە بەو گوێرەی کە خوا دەیەوێ پاراستنی دین و ئەخلاق و پاراستنی گەل و میللەتەکەیە ئەوەی کە ئەو نیەتەی نیە وەڵاهی براکەم شەڕ بۆ ئاگری جەهەنەم دەکات و تا ڕۆژێکیش زیاتر لە پۆستدا بمێنەوە ئەوە زیاتر عەزاب بۆ خۆیان دابین دەکەن بابیر لە قیامەت بکەنەوە و با عیبڕەت وەربگرن بەو کەسانی کە پێش ئەوان کورسیان هەبوو ئێ کورسی برا وەکو کورسی دەلاتخانەیە خۆ کورسی ڕیاسەت چۆن حەلاق یەکێک دێ سەر چادەکە دەڕوا یەکی تر دێ ئەوی تر دێ ئەوی تر دێ کورسی ڕیاسەتیش ئاوایە ئەگەر بۆ هی پێش تۆ مابایەوە بەخوا تۆ دانەدەنیشتیت و بۆ تۆش نامێنێتەوە یەکێکی تریش دێ و یەکێکی تریش دێ و کەواتە گرنگ ئەوەیە بزانە تۆ چیت کرد لەو ماوەیەدا و چیش دەکەی کە بمێنیتەوە ئەو کەسانەش کە ئێوە دەتانەوێت لە شوێنی دابنیشن نیەتتان چییە هەدەفتان چییە بە چ مەبەستێک دەتانەوێت ئەم کارە بکەن ئەوجا لە هەمووی گرنگتر براکان نیەتمان خاڵس کەین خۆمان لە فیتنە و ئاژاوە و و هەروەها لە براکوژی و خوێن ڕێژی بپارێزین هەر فیتنە و ئاژاوەیەک لەم وڵاتی ئێمە ڕوو بدات با بزانین کەسانێک پێمان دەکەن کە شەڕی کورسیانە لە هەر لایەنێکەوە بێ بەبێ ئیسیتنا دێڵن بەڵام کێ دەبێتە قوربانی ئەو میلەتە دەبێتە قوربانی و ئەم وڵاتەی ئێمەش بە دەیان ساڵ بەرەو دواوە دەگەڕێتەوە دواوە و دەستی تیرۆرستانیش و دوژمنی دەرەکیش دێتە ناومانەوە و دەبینە زەلیل و کۆیلەی ئەولاولا با عاقڵ بین نەسیحەتی دەسەڵاتدارانیش بکەین ئەوانەش کە گوێ دەگرن قسەیان بۆ بکەین بە تەفاهم و بە لێبوردەیی و و بە عاقڵانە و بە حەکیمانە چارەسەری کێشەکە بکرێ نەک هەر یەکەی چەقۆکەی خۆی تیژ کات و بۆ ملی ئەوی تر و هەر یەکەی بڵێ من تەنازول ناکەم و چونکەوە لە مەسلحەتی ئەو میلەتە نییە هەر یەکەی کورسی بوێ ئەوجا ئەو کورسیە با پیرۆزت بێ بەڵام بزانە کورسی یعنی چی لەبیرت نەچێت کە پێغەمبەری خوا عەلەیهی سڵاو وسەلام فەرمووی ئینەها ئەمانە ئەوە ئەمانەتە بەخوا ئەمیری دە کەس بی دە کەس ڕۆژی قیامەت بە کەلەپچەکراوی دەچیتە لای خوا ئەی ئەمیری یەک میللەت بی دەبێ ڕۆژی قیامەت چیت بەسەر بێ بۆیە با میللەتیش نەخەڵەتێت شەڕی براکوژی و شەڕی مسلمان کوژی بۆ هیچ کەسێک نەکەین بەڵکو نەسیحەت و ئامۆژگاری بکەین داواش لە خوای پەروەردگارکەین خوای گەورە بۆ خاتی ناو جوانەکانی شەڕ و فیتنە و ئاژاوە لەسەر ئەو میلەتە لا بدا برایەتی و تەبایی بگەڕێنێتەوە بۆ ناومان ئێمە مەشاکلمان زۆر لەوە گەورەترە ئێستا بین بکەوی لە ناو خۆمان و بە دەستی خۆمان ماڵی خۆمان کاول کەین و خۆمان لە ناوبەرین داواکارم لە خوای پەرۆتگار خوای گەور بۆ خاتری ناو جوانەکانت بۆ خاتری سیفاتە بەرزەکانت هیدایەتمان دەی برایەتی و تەبایی و یەکرزی بۆمان بگەڕێنیتەوە ئەو کەسانەشمان بکەی بە دەسەڵاتدار و بەرپرسمان کە لە تۆ دەترسن کە عەدالەتیان هەیە یا رب العالمین خوای پەرۆتگار کەسێک کە تەقوای تۆ ناکا و ڕەحم بەو میلەتە ناکا